ئەسکەندەری گەورە کە بەناوبانگترین جیهانگیر بوو لە جیهانی کۆندا، ساڵی سێ سەد و پەنجا و شەش ی پێش زایینی لە شاری بیلای پایتەختی مەکدۆنیا سەر بە وڵاتی یۆنان لەدایکبوو. فلیپی دووەمی باوکی کە پاشای مەکدۆنیا بوو، مەردێکی زۆر جەربەزە و دووربین بوو. بە لێهاتوویی سوپای مەکدۆنیای ڕێکخستەوە و باربۆی کرد و کردیە هێزێکی نەبەز و یارا. لە سەرەتادا سوپای خستە گەڕ بۆ گەمارۆدانی هەندێ لەو ناوچانەی باکووری یۆنان ئینجا ئاراستەی کردە باشوور و زۆربەی ناوچەکانی تر لە دواییدا یەکەنگیریەکی تەواوی سازاند لە نێو وڵاتی یۆناندا و خۆی کردا سەرۆکی هەر بەمەی شەوەدا نەمرکە کەوتە پیلانگێڕان بۆ داگیرکردنی وڵاتی پارس بەڵام بەناومێدی لە تەمەنی 46 ساڵیدا کوژرا ئەسکەندەر لە تەمەنی بیست ساڵیدا بوو کە باوکی مرد. لەبەر ئەوە بە بێ هیچ کۆسپ و کێشەیەک هەر وا بە ئاسانی هاتە سەر تەختی دەسەڵات. باوکی بەر لە مردنی تا ڕادەیەک هەموو پێویستییەکی ئامادە کردبوو بۆ جێنشینی کوڕەکەی. بێگومان ئەسکەندەریش هەر لە منداڵییەوە شارەزاییەکی چاکی پەیدا کردبوو لە کاروباری جەنگدا، سەرەڕای ئەوەیش کە تەواو قاڵ ببوو، بیر و هۆشی کرابووەوە و لەژێر چاودێری و ئاگاداری مامۆستا بلیمەتەکەی ئەرستۆی فەیلەسوف. جا هەر کە فلیپ شا مرد، گەلانی یۆنان زۆر شاد و خۆشنوود بوون، بە دەرفەتیان زانی کە خۆیان لە جەور و ستەم ئازاد بکەن. بەڵام ئەسکەندەر کە هاتە سەر تەخت لە ماوەی دوو ساڵ را توانی هەموو دوژمنان و بەرەنگارانی سەرکوت بکاتەوە. پاش ئەو کارانەی ناوخۆ، مڕی خۆش کرد لە دەرەوە بۆ هێنانەدی نیاز و ئارەزووەکانی باوکی، لەبەر ئەوە تەواو خۆی تەرخان کرد بۆ هێرش بردن بۆ سەر شاشانی پارس، شاکانی پارس ناوچەیەکی فراوان و بەرینیان بەدەستەوە بوو لە دەریای سپیەوە هەتا هیندستان، هەرچەندە ئەوەندە هێز و توانایان نەمابوو، بەڵام هەر کۆسپ و مڵۆزمێکی سەهەند بوون بۆ ئەسکەندەر. لە ساڵی سێ سەد و سی و چوار ی پێش زایینی لەشکری بەڕێخست بۆ پەلاماردانی ئیمپراتۆریەتی پارس. ئۆردووێکیشی لەو لەشکرەی هێشتەوە بۆ پاراستنی تەخت و ناوچە داگیرکراوەکانی لە ئەوروپا. ئەوی تر کە خۆی ئەدا لە سی و پێنج هەزار جەنگاوەر لە تەک خۆیدا بەڕێی کرد. ئەگەرچی هێزەکانی بە ژمارە کەمتر بوون بەڵام هەرچۆنێک بێ بە لێهاتوویی خۆی توانی سەرکەوتنێکی دیار بە ئەنجام بدات و سوپاکانی پارس ببەزێنێت. سێ هۆی سەرەکی بوونە پاڵپشتی ئەو سەرکەوتنانەی، یەکەم، ئەو لەشکرەی کە باوکی بۆی ئامادە کردبوو تەواو ئازا و ڕێکخراوتر بوو لە لەشکری پارس. دووەم، بە تایبەتی دەگەڕێتەوە بۆ سالاری و زرینگی خودی ئەسکەندەر بە ڕادەیەکی وا کە ڕەنگ بێت چەرخی ڕۆژگار یەکێکی وەهای بە خۆیەوە نەدیبێت. سێهەم، ئازایەتی و سڵ نەکردنەوەی ئەسکەندەر کە بە تەواوی شیرازەی جەنگی سەرانسەر گۆڕی. هەر خۆی سەرکردە و پێشەنگی لەشکرەکەی دەکرد و خۆیشی دەخستە مەترسییەوە. داوای لە هیچ کەسێک نەدەکرد کە بە کارێک هەستێت گەر خۆی لەگەڵدا نەبایە. هەتاوەکو چەند جار لەو شەڕ و شۆڕانەدا بریندار دەبوو. سوپاکەیشی کە ئەمەیان لێ دەبینی ئەوەندەی تر گورج دەبوونەوە و ورەیان بەتینتر دەبوو. بێگومان ئاکامی ئەو خۆش ڕەفتاریەی بوو بە هۆی سەرکەوتنی ئەو نەخشە و پیلانانەی ئەسکەندەر یەکەم جار سوپاکانی بەرەو ئاسیای بچووک بەڕێ کرد. هەرچی خێڵ و میرنشینە بچووکەکانی ئەو هەرێمانە بوو هەمووی تێک شکاند. ئنجا ڕووی کردە باکووری سووریا و بەرەنگاری سوپاکانی پارس بووەوە. هەر لە کارزاری ئیسۆسدا توانی سوپاکانی پارس ببەزێنێت. پاشان بەرەو باشوور بۆوە و گەمارۆی شاری سووری فینیقییەکانی دا بۆ ماوەی حەوت مانگ تا توانی داگیری بکات. لەو کاتەی لە گەمارۆدانی سووردا بوو نامەیەکی لە پاشای پارسەوە بۆ هات، داوای لێ کرد کە واز لە نیوەی ئیمپراتۆریەتەکەی دەهێنێت گەر دۆستایەتی لەگەڵدا مۆر بکات. جا یەکێک لە یاوەرە نزیکەکانی ئەسکەندەر کە بارمینۆی ناو ببوو، ئەو داخوازییەی پاشای پارسی لا پەسەند بوو دەیوت، ئەگەر ئەسکەندەر بوومایە ئەم داخوازییەم پەسەند دەکرد. ئەسکەندەریش ئەمەی بیستەوە و وتی، منیش ئەگەر بارمینۆ بوومایە ئەم داخوازییەم پەسەند دەکرد. پاش داگیرکردنی سوور ڕووی کردە ناوچەی غەززە. ئەمیش لە پاش گەمارۆدانێکی دوو مانگی داگیرکرا. میسریش بێ بەرهەڵستی خۆی دا بە دەستەوە. ماوەیەک لە میسر پشووی دا بە لەشکرەکەی. لەوێ کە تەمەنی لە بیست و چوار ساڵی دا بوو تاجی فیرعەونی کردە سەر و خۆی دانا بە خواوەند. ئنجا لە ئاسیاوە ملی گەڕانەوەی نا، بەڵام لە ڕێ تووشی جەنگێکی تر بوو لەگەڵ پارسەکاندا. ئەوە بوو لە کارزاری ئەربێل لە ساڵی سێ سەد و سی و یەک ی پێش زایینی توانی بەیەجگاری تێکیان شکێنێت لەو دەمەی کە چووە نێو ناوچەکانی بابلەوە هەواڵی کوشتنی داریۆشی سێهەم پاشای پارسی پێ گەیشت بە دەستی یەکێک لە ئەفسەرەکانی لەبەر ئەوەی کە خۆی نەئەدا بە دەستەوە هەرچەندە ئەسکەندەریش جێنشینی داریۆشی سێهەمی کوشت بەڵام ئەو کارەی پێ پەسەند نەبوو کە ئەفسەرەکەی سەرکێشانە پێی هەستا هەر لە ماوەی سێ ساڵ ڕا توانی سەرانسەری خۆرهەڵاتی ئێران بخاتە ژێر ڕکێفیەوە ئەجا گوڕی دایە خۆی بەرەو ئاسیای ناوەڕاست لەوێش چەند سەرکەوتنێکی بەدەست هێنا تیپە سەربازیەکانی کە هەر لە جەنگ و پەلاماردانێکی بێوچاندا بوون تەواویش ماندوو ببوون. بەرە بەرە کەوتنە سەرکێشی و بێزاری لە ئەسکەندەر تا لە دواییدا ناچار کرا کە بگەڕێتەوە. ئەسکەندەر ساڵ و قنچکێکی مابوو لە ژیانیدا خۆی تەرخان کرد بۆ بەڕێوەبردن و ڕێکخستنی دەسەڵات لەسەر بناغەی ڕۆشەنبیری یۆنانی کە تاکە ڕۆشەنبیرییەکی بێ هاوتای ئەو سەردەمە بوو. ئەوانەی تر کە هەبوون ڕۆشەنبیری بەربەری بوون. بەڵام ئەسکەندەر کە ڕاوێژی خۆی کردەوە هاتە سەر ئەو بڕوایەی کە ڕۆشەنبیری پارسیش جێی هێژا و ڕێزە، هاتە سەر ئەو نیازەی کە یەکانگیرییەک بپۆرێنێت لە نێوان هەردووکیاندا بە سەرکردایەتی خۆی. کاتێکیش کە بە گرانەتا ساڵی سێ سەد و بیست و سێی پێش زایینی مرد، کەسێکی دانەنا لە دوای خۆی، لەبەر ئەوە هەر بە مردنی بەرە بەرە ئیمپراتۆریەتەکە پەرت و بڵاو بۆوە لە نێو یاوەرەکانیدا. ئەسکەندەر لە مێژوودا بە گەورەترین مەردێکی درامی دادەنرێ. گرینگترین ئەنجامی داگیرکردنی ئەوە بوو کە ژیاری یۆنان و ژیاری خۆرهەڵاتی لە یەک نزیک کردەوە. ئەمیش بووە هۆی تەنینەوەی ڕۆشەنبیری یۆنانی بە خێرایی لە، ئێران، میاندوا و سوریا و میسردا. هەر لە دەمی دەسەڵاتیدا زیاتر لە بیست شاری گەورە دروستکرا. گرنگترینیان شاری ئەسکەندەریە بوو لە میسر کە بووە یەکێک لە شارە پێشکەوتووەکانی جیهان، بووە مەڵبەندێک،